ثم الذین کفروا بربهم یعدلون. هەموو سوپاس و ستایشێ هەر بۆ ئەو خوایەی ئاسمانەکان و زەوی دروست کردووە و تاریکیەکان و ڕووناکی داناوە، ئینجا ئەوانەی بێ باوەڕ بوون، دەسەڵاتمان پێدا بوون لە زەویدا بە شێوەیەک کە بە ئێوەمان نەدابوو و بارانی پەیتا پەیتامان بەسەر داباراندن و جۆگە و ڕووبارەکانمان وا لێ کردبوو کە بە بن باغ و جێگاکانیاندا دەڕۆیشت لە ناومان بردن بە هۆی گوناهەکانیانەوە بێگومان دەمانگۆڕا بە وێنەی پیاوێک تا بیبینن و قسەی لەگەڵ بکەن، وە بێگومان لێمان دەشێواندن وەک چۆن خۆیان لە خۆیان دەشێواند، یان دەمانکردە بەریان ئەو پۆشاکەی کە خۆیان لەبەری دەکەن. ولقد استهزئ برسل من قبلک فحاق بالذین سخروا منهم ما کانوا به یستهزئون. سوێند بێ بێگومان گاڵتە کراوە بە پێغەمبەرانی پێش تۆ، سەرەنجام بۆ ئەوانەیان گاڵتەیان دەکرد دابەزی و دەوری دان تۆڵەی ئەوەی گاڵتەیان پێ دەکرد. قل سیرو فی الارض ثم انظرو کیف کان عاقبە المکذبین. ئەی محمد صلی اللە علیه وسلم ئەو خوایە ڕۆزی دەدات و ڕۆزی پێنادرێ، بڵێ بەڕاستی من فەرمانم پێدراوە کە یەکەم کەس بم ملکەچ کەم بۆ فەرمانی خوا، وە فەرمانم پێدراوە کە تۆ هەرگیز لە هاوبەش بڕیاردەران مەبە. قل إني أخاف إن عصيت ربي عذاب يوم عظيم. پێیان بڵێ، بێگومان من دەترسم ئەگەر سەرپێچی لە فەرمانی پەروەردگارم بکەم لە سزای ڕۆژێکی گەورە. من یصرف عنه یومئذ فقد رحمه وذلک الفوز المبین. هەرکەس ئەو سزایەی لێ لادرێ لەو ڕۆژەدا ئەوە بێگومان خوا بەزەیی پێدا هاتۆتەوە. بڵێ خوا گەورەترین شایەتە لە نێوان من و ئێوەدا، وە ئەم قورئانە سروشت کراوە بۆ من بۆ ئەوەی ئێوەی پێ بترسێنم و هەر کەسێکی کەش کە پێی دەگات. ئایا بەڕاستی ئێوە شایەدی ئەدەن بە دڵنیاییەوە کە لەگەڵ خوادا چەند پەرستراوێکی تر هەبێ؟ بڵێ من شایەتی وا ناڕەوا نادەم. بڵێ بێگومان هەر ئەو پەرستراوی تاک و تەنیایە. ئەینە شوڕەکائوکم الذین کنتم تەزعومون. وە ڕۆژێ هەموویان کۆ دەکەینەوە لە قیامەتدا پاشان ئەڵێین بەوانەی هاوەڵیان بۆ خوا دانابوو کوان ئەو هاوەڵانەی کە بە خەیاڵی خۆتان بە هاوەڵی خواتان دانابوون؟ ئەوان بەرگری خەڵک ئەکەن لەو قورئانە و خۆشیان لێی دوور دەکەنەوە هیچ کەسیش لەناو نابەن خۆیان نەبێ و هەستیش ناکەن. ولو تری اذ وقفوا علی النار. و لە بڕواداران ئەبووین. بل بدا لهم ما کانوا یخفون من قبل ولو ردوا لعادوا لما نهوا عنه و انهم لکاذبون. نەخێر بەڕاستیان نیە بەڵکو ئەوەی کە لەوەو پێش دەیانشاردەوە بۆیان دەرکەوتووە، وە ئەگەر بگەڕێنرێنەوە بۆ دونیا بێگومان دووبارە دەگەڕێنەوە بۆ ئەو کارانەی کە لێیان قەدەغە کرابوو، ئەڵێن ئەی داخ و پەشیمانی سەخت بۆ ئێمە چەند کەمتەرخەمیمان کرد لە دونیادا و لەدەستمان چوو لە کاتێکدا تاوانەکانیان هەڵگرتووە بە کۆڵیانەوە، ئای چەند بەد و خراپە ئەو بارە گرانەی هەڵی دەگرن. وما الحیاة الدنیا الا لعب ولهو. باوەڕیان پێنەکراوە، بەڵام ئارامیان گرت لەسەر ئەو باوەڕ پێنەکرانەیان و ئەزیەت و ئازار دران تا یارمەتی و سەرخستنی ئێمەیان بۆ هات. وە فەرمانەکانی خوا بە هیچ کەسێک ناگۆڕدرێ، سوێند بێت بێگومان هەواڵی هەندێ لەو پێغەمبەرانەت بۆ هاتووە، بەڕاستی تەنها ئەوانە وەڵامی تۆ ئەدەنەوە کە بە دڵ ئەیبیستن، مردووەکانیش ئەوانەی بڕوا ناهێنن خوا زیندوویان دەکاتەوە پاشان هەر بۆ لای خۆی دەگەڕێنەوە. وقالوا لولا نزل علیه آیە من ربه. بڵێ پێم بڵێن ئەگەر خوا هەستی بیستن و بینینتان لێ بسەنێتەوە مۆریش بنێ بەسەر دڵەکانتاندا چ پەرستراوێک هەیە بێجگە لە خوا بۆتان بهێنێتەوە؟ تەماشا بکە چۆن بەڵگەکان دەگۆڕین و چەند بارەیان دەکەینەوە. پاشان ئەوان پشتی تێدەکەن و ڕوو وەردەگێڕن. قل ارایتکم ان اتاکم عذاب اللە بغتة او جهرة هل یهلک الا القوم الظالمون. ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ پێم بڵێن ئەگەر سزای خوا لەناکاودا یا بە ئاشکرا بێت بۆتان فتکون من الظالمین. وە ئەوانە دەرنەکەیت کە پەروەردگاریان دەپەرستن و هاواری لێ دەکەن بە بەیانیان و ئێواران و ڕەزامەندی خوایان دەوێ، وە لێپرسینەوەی هیچ شتێکیان لەسەر تۆ نیە وە لێپرسینەوەی هیچ شتێکی تۆش لەسەر ئەوان نیە، جا ئەگەر دەریان بکەیت، پەروەردگارتان بەزەیی و میهرەبانی لەسەر خۆی پێویست کردووە، بێگومان هەرکەس لە ئێوە کارێکی خراپ بکات بە نەزانی، پاشان بگەڕێتەوە و تەوبە بکات و خۆی چاک بکات، ئەوە بەڕاستی خوا لێبوردەی بە بەزەییە. وَکَذَلِکَ نُفَصِّلُ الْآیَاتِ وَلِتَسْتَبِینَ سَبِیلُ الْمُجْرِمِینَ. بڵێ بێگومان من بەرگری کراوم لەوەی کە بەندایەتی بکەم بۆ ئەوانەی ئێوە هاواریان لێ دەکەن و دەیان پەرستن بێجگە لە خوا، ئەگەر وا بکەم بێگومان من گومڕا دەبم و وە لە ڕیزی ئەو کەسانەدا نابم کە ڕێنمونیان وەرگرتووە. قل انی علی بینە من ربی وکذبتم به، ئەو سزای ئێوە پەلەی هاتنی دەکەن بەدەست من نیە فەرمانڕەوایی تەنها بۆ خوایە حەق و ڕاستی باسی دەکات و ئەو چاکترینی بڕیاردەر و جیاکەرەوەیە. قل لو ان عندی ما تستعجلون به لقضی الامر بینی وبینکم. واللە اعلم بالظالمین بڵێ ئەگەر لام بوایە ئەوەی ئێوە پەلە دەکەن لە هاتنی ئەوە کاری نێوان من و ئێوە کۆتایی پێ دەهێنرا وە خوا چاک ئاگادارە بە ستەمکاران. وعنده مفاتح الغیب لا یعلمها الا هو. پاشان لە ڕۆژدا لە خەو بێدارتان دەکاتەوە بۆ ئەوەی تەواو ببێ ماوەی دیاری کراوی هەموو کەسێ ئەوسا هەر بۆ لای ئەوە گەڕانەوەتان پاشان هەواڵتان پێ دەدات بە هەر کردەوەیەک کە کردووتانە. وهو القاهر فوق عباده. فریشتانێکتان بۆ دەنێرێت کە چاودێر و پارێزەر و نووسەری کردەوەکانتانن، تا کاتی مردنی یەکێکتان دێت، نێرراوەکانمان گیانی دەکێشن، کە هیچ سستی و کەمتەرخەمییەک ناکەن لە کارەکانیاندا. ثم ردوا الی اللە مولاهم الحق. بڵێ هەر ئەو خوایە بەتوانا و دەسەڵاتدارە کە سزایەکتان بۆ بنێرێت لەسەرووتانەوە یان لەژێر پێتانەوە، یان سەرتان لێ بشێوێنێ و بتانکات بە چەند دەستە و تاقمێکەوە، جا هەندێکتان بە هەندێکی ترتان سزا و ئازار بدات، سەرنج بدە چۆن ئایەتەکان دەگۆڕین لە جۆرێکەوە بۆ جۆرێکی تر واز بێنە لەوانەی ئاینەکەیان کردووە بە گەمە و گاڵتە و ژیانی دونیا هەڵیخەڵەتاندوون و بە قورئان ئامۆژگاریان بکە بۆ ئەوەی هیچ کەس تیا نەچێ بەهۆی ئەو خراپانەی کردوویەتی کە جگە لە خوا هیچ دۆست و تکاکارێکی نییە ئەگەر هەموو فیدا و برێتییەک بدات لێی وەرناگیرێ ئەوانە کەسانێکن بەهۆی ئەو خراپانەی کە کردوویانە تیاچوون شتێک کە نە سوودمان پێ دەگەیەنێ و نە زیان، وە بەرەو دوا بگەڕێینەوە لە پاش ئەوەی کە خوا ڕێنموونی کردین بۆ ڕێگای ڕاست، بە وێنەی ئەو کەسەی کە شەیتانەکان سەریان لێ شێواندبێ لە زەویدا سەرگەردان بێ و چەند هاوڕێیەکی هەبێ بانگی کەن بۆ ڕێی ڕاست، بڵێن وەرە بۆ لای ئێمە، کەچی بە گوێیان نەکات. بڵێ بەڕاستی هەر ڕێنموونی خوا ڕێنموونی ڕاستە و فەرمانمان پێدراوە کە ملکەچ و جۆرایەل بین بۆ پەروەردگاری جیهانیان. وأن أقیموا الصلاة واتقوه وهو الذی الیه تحشرون و فەرمانمان پێدراوە کە بەڕێکی نوێژ بەجێ بێنین و لەو پەروەردگارە بترسن. وە هەر ڕۆژێ بە شتێک بفەرموێ ببە ئەویش دەست بەجێ دەبێ فەرمان و وتەی ئەو ڕاستە هەر بۆ ئەوە موڵک و خاوەنیەتی لەو ڕۆژەدا کە فوو دەکرێ بە شەیپووردا زانا و ئاگایە بە هەموو نهێنی و ئاشکرایەک فەرمووی، ئایا ئێوە دەمەدەمێ و موجادەلەم لەگەڵدا دەکەن لەبارەی خواوە کە بەڕاستی ڕێنموونی منی کردووە؟ من ناترسم لەوەی کە ئێوە دەیکەن بە هاوبەش بۆ خوا، چونکە زیان ناگەیەنن، مەگەر شتێک کە پەروەردگارم بیەوێ بیکات. وە من چۆن دەترسم لەو بتانەی کە ئێوە کردووتانە بە هاوبەش بۆ خوا، کە ئێوە ناترسن کە بێگومان بتانێکتان کردۆتە هاوبەش بۆ خوا، کە هیچ بەڵگەیەک نەنێرراوە بۆتان لەو بارەوە، دەی کەواتە کام لەم دوو دەستەیە شایستەترە بە نەترسان و ئارامی؟ ولو اشرکوا لحبط عنهم ما کانوا یعملون. ئەوە ڕێنموونی خوایە ڕێنموونی هەر بەندەیەکی پێ دەکات لە بەندەکانی کە خۆی بیەوێ وە ئەگەر هاوبەشیان ڕەوا بدایە بۆ خوا بێگومان ئەو چاکانەی کردبوویان قل لا اسئلکم علیه اجرا ان هو الا ذکری للعالمین. ئەوانە ئەو پێغەمبەرانەی باس کران کەسانێک بوون خوا ڕێنموونی کردن دەی پەیڕەوی ڕێگە و ڕێبازی ئەوان بکە ئەی محمد صلی اللە علیه وسلم، ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ قل اللە ثم ذرهم فی خوضهم یلعبون. وەک پێویست خوایان نەناسی و ڕێزیان نەگرت کاتێ وتیان، خوا هیچ شتێکی نەناردۆتە خوارەوە بۆ هیچ ئادەمیەک، بڵێ ئەی کێ ئەو کتێبەی ناردە خوارەوە کە موسا هێنای؟ ئەو کتێبە ڕووناکی و ڕێنموونی بوو بۆ خەڵک، ئێوە ئەو کتێبە دەکەنە چەند پەڕە و کاغەزێک، بەشێکی کە قازانجتانە ئاشکرای دەکەن و زۆریشی کە زیانی خۆتانە دەیشارنەوە. شتانێ فێرکراون کە ئێوە نەتاندەزانی، نە خۆتان و نە باو و باپیرانتان، بڵێ هەر خوا کتێبی بۆ موسا ناردووە، منیش وێنەی ئەو قورئانەی خوا دایبەزاندووە دادەبەزێنم، خۆزگە ستەمکارانت دەبینی کاتێ کاتێ وان لە ناڕەحەتی و سەختی سەرەمەرگدا و فریشتەکان دەستیان بۆ درێژ دەکەن پێیان دەڵێن خۆتان دەرباز بکەن لەم ناڕەحەتی گیانکێشانە. ئەوەی پێمان دابوون بەجێتان هێشت لە دوای خۆتان و نابینین لەگەڵتاندا ئەو تکاکارانەی کە لاتان وابوو هاوبەشی خوان لە تکاکردن بۆتان سوێند بەخوا بێگومان پچڕا پەیوەستی نێوانتان و ئەوەی بە پشتیوانی خۆتان دادەنا ون بوو لێتان. ان اللە فالق الحب والنوی. وە ئەو خوایە زاتێکە کە بارانی لە ئاسمانەوە باراندووە جا بەهۆی ئەو بارانەوە هەموو جۆرە چەکەرەیەکمان ڕواند ئینجا ڕووەکی سەوزمان لێ ڕواندووە وە لەو ڕووەکە سەوزە دانەوێڵەی لەسەر یەک کەڵەکەبوومان دەرهێناوە وەک گوڵی جۆوگەنم وە لە دارخورما لە چەند پەلێکی هێشووی شۆڕەوەبوو دەردەهێنین. و دەڕوێنین بەو بارانە باخاتی زۆر لە ترێی هەمەجۆر و زەیتوون و بنە هەناری هاووێنە و لەیەکتر جیا لە تامدا سەرنجی بەرهەمەکەی بدەن کاتێ بەردەگرێ و پێدەگات بێگومان لەم سەرنجدانەدا لە کاتێکدا خوا ئەوانی دروست کردووە. بە درۆ و بوختان چەند کوڕ و کچیان ڕەوا داوە بۆ خوا بە بێ زانیاری، پاک و بێگەردی بۆ خوا، لەوەی کە ئەو بێ بڕوایانە ڕەوای ئەدەن بۆ خوا. بدیع السماوات والارض. ئینجا هەر کەس بیر لە ڕاستی دەکاتەوە و دەیبینێ ئەوە سوودی بۆ خۆیەتی، هەر کەسیش بیر ناکاتەوە و کوێر بووە ئەوە زیانی هەر بۆ خۆیەتی، وە من چاودێر و پارێزەر نیم بەسەرتانەوە بەس ڕاگەیەنەرم. وکذلک نصرف الایات ولیقولوا درست ولنبینه لقوم یعلمون. ثم الی ربهم مرجعهم فینبئهم بما کانوا یعملون. موسلمانان جنێو و قسەی ناشرین مەڵێن بەو بت و پەرستراوانەی کە ئەوان هاواریان لێ دەکەن و دەیانپەرستن بێجگە لە خوا، بەو هۆیەوە ئەوانیش قسەی نەشیاو بڵێن بە خوا. بەو شێوەیە ڕازاندوومانەتەوە بۆ هەموو ئوممەتێک کردەوەکەیان، مردووەکان قسەیان لەگەڵ بکردنایە و هەموو شتێکمان بۆ کۆ بکردنایەتەوە، ڕوو بە ڕوو بە پێش چاویانەوە یان کۆمەڵ کۆمەڵ، بڕوایان نەدەهێنا مەگەر خوا بیەوێ، بەڵام زۆربەیان نەزان و بێ ئاگان. وکذلک جعلنا لکل نبی عدوا شیاطین الانس والجن. وە بۆ ئەوەی گوێ بگرێ بۆ ئەو وتە بریقەدار و ڕازاوەی بۆ یەکتری دەکەن دڵی ئەو کەسانەی بڕوایان نیە بە ڕۆژی دوایی بۆ ئەوەی ڕازی ببن پێی و تا ئەنجامی بدەن ئەو گوناهانەی ئەنجامی ئەدەن. ئەفەغەیرە اللە ئەبتەغی حەکەما وهو الذی ئەنزەلە ئیلەیکم الکتابە مفەصەلا لە ڕێگای خوا گومڕات دەکەن ئەوان هەر شوێنی گومان کەوتوون وە هەمیشە درۆ و گۆترەکاری دەکەن. ان ربک هو اعلم من یضل عن سبیله وهو اعلم بالمهتدین. بێگومان هەر پەروەردگارت چاک دەزانێ کێ گومڕابووە و لای داوە لە ڕێگای ئەو کە بێگومان خوا بۆتانی ڕوون کردۆتەوە ئەوەی حەڕامی کردووە لەسەرتان جگە لەوەی کە ناچار دەبن بۆی کە بیخۆن بەڕاستی زۆر کەس مەردووم گومڕا دەکەن بە هەوا و ئارەزووی خۆیان بەبێ هیچ زانیارییەک کە لە خواوە وەرگیرابێ وَإِنْ أَطَعْتُمُوهُمْ إِنَّکُمْ لَمُشْرِکُونَ لەو سەربڕاوە مەخۆن کە ناوی خوای لەسەر نەهێنرایەوە لە کاتی سەربڕین، بێگومان خواردنی ئەوە تاوان و لە سنوور دەرچوونە، وە بێگومان شەیتانەکان بە نهێنی شت بە دۆستانیان دەڵێن بۆ ئەوەی موجادەلە و دەمە دەمێتان لەگەڵ بکەن، ئایا کەسێک کە مردوو بێت و ئێمە زیندوومان کردەوە و ڕووناکییەکمان بۆ فەراهەم هێنا کە قورئانە بەهۆی ئەوەوە لەناو خەڵکیدا دەگەڕێ و دەڕوات، ئایا وەک ئەوە وایە کە لەناو تاریکستانێکدا بێت کە بە هیچ جۆرێ دەرچوونی نییە لێی؟ دەڵێن ئێمە هەرگیز باوەڕ ناهێنین هەتا وێنەی ئەوەی بە پێغەمبەرانی خوا دراوە بە ئێمەش نەدرێ. خوا چاک دەزانێت پەیام و فروستادەی خۆی لە کوێ دادەنێ و کێ شیاوترە بۆ ئەو کارە. بە زوویی ئەوانەی تاوانیان کردووە دووچاریان دەبێت سووچی و ڕیسوایی لای خوا و سزای سەخت. کذلک یجعل اللە الرجس علی الذین لا یؤمنون. جا هەر کەسێ خوا بیەوێت ڕێنموونی بکات سینگی فراوان دەکات بۆ ئیسلام و بڕواهێنان وە هەر کەس خوا بیەوێت گومڕای کات لەبەر نەشیاوی خۆی سنگی زۆر تەنگ دەکات وەک ئەوەی بیەوێ بەرز بێتەوە بەرەو ئاسمان بێگومان بە ڕوونی ئایەتەکانمان باس کردووە بۆ کۆمەڵێک کە بیر بکەنەوە. لهم دار السلام عند ربهم وهو ولیهم بما کانوا یعملون. بۆ ئەوانەیە لای پەروەردگاریان ماڵی ئاشتیی، بەهەشت، ئەی دەستە و کۆمەڵی جنۆکە، بێگومان ئێوە زۆر کەستان لە ئادەمییەکان گومڕا کرد، وە دۆستەکانیان لە ئادەمی دەڵێن، ئەی پەروەردگارمان، هەندێکمان سوود و کەلکمان لە هەندێکیان وەرگرت، وە بەو کاتە و مۆڵەتە گەیشتین کە بۆت دیاریی کردبووین. ئایا پێغەمبەرانتان لە خۆتان بۆ نەهات کە ئایەتەکانی منتان بۆ بخوێننەوە و لە گەیشتن و دووچار بوونی ئەم ڕۆژەیان نەترساندن؟ دەڵێن ڕاستە و گەواهی لەسەر خۆمان دەدەین، بەڵام ژیانی دونیا خەڵەتاندنی، بڵێ ئەی گەلەکەم لەسەر ڕێبازی خۆتان ئەوەی لە دەستتان دێ بیکەن، بێگومان منیش کار و کردەوەی خۆم دەکەم، جا لەمەو پاش دەزانن سەرەنجامی ئەو دونیا بۆ کێ دەبێ، بێگومان بێ باوەڕان و ستەمکاران ڕزگاریان نابێ. وجعلوا لله مما ذرأ من الحرث والأنعام نصیبا، بەشێک لە کشتوکاڵ و ئاژەڵ و ماڵات جا بە گومانی خۆیان وتیان ئەمە بۆ خوایە و ئەوەش بۆ هاوبەشەکانمان، بتەکانمان. جا ئەوەی بۆ هاوبەشەکانیانە ئەوە بە خوا ناگات و ئەوەش بۆ خوایە ئەوە دەگات بە هاوبەشەکانیان. ئەمانە ئاژەڵ و ماڵات و کشتوکاڵێکن کە قەدەغە کراون، نابێ لێیان بخوات کەسانێک نەبێ خۆمان بمانەوێ بە گومانی خۆیان، ماڵاتێکیش پشتیان قەدەغە کرابوو نابێ باریان لێ بنرێ یان سواریان ببن. بەڕاستی زیان بار بوون ئەوانەی ڕۆلەکانی خۆیان کوشت بە نەفامی و نەزانی و ئەوەی کە خوا پێی بەخشیون لە خۆیان قەدەغە کرد بە دەست هەڵبەست و درۆ بە دەم خواوە بەڕاستی ئەوانە گومڕا بوون و ڕێنمونی کراو نەبوون. وهو الذی انشاء جنات معروشات وغیر معروشات ولا تسرفوا انه لا يحب المسرفین وە تەنها خوایە کە بەدی هێناوە باخاتی کەپر و هەرزاڵ بۆ کراو و کەپر و هەرزاڵ بۆ نەکراو و دارخورما و کشتوکاڵی جیاواز لە خواردن و تامدا زەیتون و هەناریشی بەدی هێناوە لە یەک چوو لە وێنە و دیمەندا و لە یەک نەچوو لە تامدا لە مەڕ دووان مێو بەران و لە بزن دووان بزن و سابرێن، ئەی محەممەد صلی اللە علیه و سلم بڵێ، ئایا خوا ئەو دوو نێرەی حەڕام کردووە یا ئەو دوو مێیە؟ یا ئەو بێتوانەی کە لە سچی ئەم دوو جۆرە ئاژەڵە مێیینەدایە؟ ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ، ئایا خوا ئەو دوو نێرەی حەڕام کردووە یان ئەو دوو مێیە؟ یان ئەو بێچوانەی کە لە سچی ئەو دوو جۆرە وڵاخە مێیی نەدایە؟ یان ئێوە ئامادە و شایەت بوون ئەو کاتە کە خوا فەرمانی پێ کردن بەم قەدەغە کردنە؟ کەواتە کێ لەو کەسە ستەمکارترە کە درۆ بە دەم خواوە هەڵدەبەستێ؟ بڵێ دەستم ناکەوێ لەوەی کە سرووش کراوە بۆم، هیچ خۆراکێکی حەڕامکراو بۆ کەسێ کە بیەوێ بیخوات، مەگەر مردارەوە بووبێ، یا خوێنی ڕژێنراو، یا گۆشتی بەراز، چونکە بێگومان ئەوە پیسە، یان سەربڕاوێک بێ کاتی سەربڕین ناوی غەیری خوای لەسەر برابێ. جا هەر کەس ناچار بوو کە ئەو حەڕامانە بخوات، لەسەریان، پیوەکانیانمان لێ حەڕام کردن، مەگەر ئەوەی کە بەسەر پشتیانەوە بێت، یان ئەوەی بە ڕیخۆڵەکانیانەوە بێت، یا تێکەڵ بووبێ لکابێ بە ئێسکەوە، بەهۆی سەرکەشیانەوە ئەو تۆڵە و سزاماندان، وە بێگومان ئێمە ڕاستگۆین. لەمەودوا دەڵێن ئەگەر خوا بیویستایە ئێمە و باو و باپیرانمان هاوبەشمان بۆ خوا دانەدەنا و هیچ شتێکمان حەرام نەدەکرد، هەر بەو شێوەیە ئەوانەی پێش ئەمانیش درۆیان کرد هەتا سزا و تۆڵەی ئێمەیان چەشت، ئەی محەممەد، صلی اللە علیه وسلم، بڵێ، ئایە هیچ زانیاریەکتان لایە تا دەری بخەن بۆمان و دەری ببڕن ئێوە شوێنی هیچ شتێک ناکەون بێجگە لە گومان و ئێوە هەر لە خۆتانەوە بە گۆترە شت دەڵێن. قل فللە الحجە البالغە فلو شاء لهداکم اجمعین. بڵێ دەی کەواتە بەڵگەی بەهێز هەر بۆ خوایە. ئەو شایەتانەتان بێنن کە شایەتی دەدەن بێگومان خوا ئەمەی حەڕام کردووە جا ئەگەر بە درۆ شایەتیان دا تۆ لەگەڵیاندا شایەتی مەدە و شوێنی ئارەزواتی ئەوانە مەکەوە کە باوەڕیان نەهێنا بە ئایەتەکانی ئێمە و شوێن ئەوانەش مەکەوە کە بڕوایان نییە بە ڕۆژی دوایی بڵێ وەرن با بخوێنمەوە بۆتان ئەوەی پەروەردگارتان یاساغی کردووە لەسەرتان، فەرمانی داوە کەوا هیچ شتێک نەکەن بە هاوبەش بۆی، وە لەگەڵ باوک و دایکدا ئاکار چاک و ڕەفتار جوان بن، وە منداڵەکانتان مەکوژن لەبەر هەژاری و نەبوونی، ئێمە ڕۆزی ئێوە و ئەوانیش دەدەین و نزیکی گوناه و کردەوە زۆر بەدەکان مەکەونەوە، ئەوەی کە ئاشکرا دەکرێ لەو خراپانە ئەوەش پەنهان دەکرێ، وە ئەو کەسە مەکوژن کە خوا کوشتنی حەڕام کردووە مەگەر هەق بێ، و پێوانە و کێشانە بێ زیاد و کەم ئەنجام دەن بە دادگەری، داوای ئەرک لە کەس ناکەین مەگەر بە ئەندازەی توانای خۆی، وە کاتێ بۆ شایەتی دان و شتی تر قسەتان کرد دادوەر و ڕاست بن، با لە دژی خزمی نزیکی خۆشتان بێت ذلکم وصاکم به لعلکم تتقون فەرمانی داوە کە بێگومان ئەمە ڕێگای ڕاستی منە کە ڕاست و دروستە کەواتە شوێنی بکەون و شوێنی ڕێچکەکانی تر مەکەون چونکە دوورتان دەخەنەوە و لاتان دەدەن لە ڕێگەی خوا. لە پاش ئەوە تەوراتمان بەخشی بە موسا بۆ تەواو کردنی چاکە و بەهرەمان بەرامبەر کەسێک کە بە چاکی پێی هەڵساوە و ڕوونکەرەوەی هەموو شتێک بێ و ڕێنیشاندەر و ڕێنموونی و میهرەبانی بێ بۆ ئەوەی باوەڕ بهێنن بە گەیشتنیان بێگومان کتێب تەنها بۆ سەر دوو کۆمەڵی گاور و جولەکە نێرراوەتە خوارەوە لە پێش ئێمەدا، کە بەڕاستی ئێمە لە خوێندنەوە و لێکۆڵینەوەی کتێبەکانیان بێ ئاگا بووین. او تقولو لو انا انزل علینا الکتاب لکنا اهدی منهم بەڕاستی ئەگەر کتێبی ئاسمانی بۆ ئێمە بهاتبایە، ئەوە ئێمە لەوان ڕێنموونتر دەبووین، ئەوە بێگومان بەڵگە و نیشانەی ڕوونتان لە پەروەردگارتانەوە بۆ هاتووە، کە ڕێنموونی و میهرەبانییەکی گەورەیە، کەواتە چێ ستەمکارترە لەو کەسەی بێباوەڕ بێ بە ئایەتەکانی خوا و بە درۆی بزانێ و ڕوویان لێوەرگێڕێ. قل انتظروا انا منتظرون. ئاخۆ ئەوان چاوەڕوانی چ شتێک دەکەن بێجگە لەوەی مەلائیکەی گیانکێشانیان بۆ بێت یان پەروەردگارت بێ ئەی محمد صلی اللە علیه وسلم یان هەندێ لە موعجیزە و نیشانە ئاشکراکانی پەروەردگارت بەدی بێت ئەو ڕۆژەی هەندێ لە نیشانە و بەڵگە ڕوونەکانی پەروەردگارت بەدی بێت، باوەڕ هێنا سوود ناگەیەنێت بە هیچ کەس کە پێشتر بڕوای نەهێنابێ، یان هیچ خێر و چاکەیەکی نەکردبێ لەگەڵ ئیمانەکەیدا، بڵێ، چاوەڕوان بن. تۆ لە هیچ شتێکدا لە ئەوان نیت، بێگومان کاری ئەوان تەنها بۆ لای خوا دەگەڕێتەوە، پاشان خوا هەواڵیان پێدەدا بە هەر کردەوەیەک کە کردوویانە. من جاء بالحسنة فله عشر امثالها. بێگومان من پەروەردگارم ڕێنموونی کردووم بۆ ڕێگای ڕاست، ئایینێکی زۆر ڕاست و پاک کە هیچ لارییەکی تیا نییە، ئایینی ئەو ئیبڕاهیمەیە لە هەموو ئایینە ناڕاستەکان لایداوە بۆ پەرستنی خوا بە تەنها و بە هیچ ان ربک سریع العقاب و انه لغفور رحیم. وە خوا ئەو زاتەیە کە ئێوەی کردووە بە جێنشینانی زەوی کۆمەڵ لە دوای کۆمەڵ دێن چەند پلە هەندێکتانی بەرز کردۆتەوە بەسەر هەندێکی ترتاندا بۆ ئەوەی تاقیتان بکاتەوە لەوەی کە پێی بەخشیون بەڕاستی پەروەردگارت تۆڵەسەندنی چەسپان و خێرایە بۆ بەدکاران، وە بەڕاستی ئەو لێبوردەی میهرەبانە بۆ چاکەکاران.